خۆشحاڵین جارێکی دیکە و لە بەرنامەی ڕۆژێکی تر بەیەوە گەشتینەوە. بەڕێزان بەرنامەی ڕۆژێکی تر بەرنامەیەکە و تیایدا دیدار و بەدواداچونی ڕۆژنامەوانی لەسەر پرسە گەرمەکانی ڕۆژ دەخرێتە ڕوو. بۆ ئەمڕۆش فەرموون گوێبیستی ئەو بەرنامەیە بن. بەڵێ بەڕێزان بۆ تەوەری یەکەمی بەرنامەکەمان دەڕۆینە سەر دیدارێک لە ماوەی ڕۆژانی ڕابردوودا، بە تۆمەتی ئەوەی کە پارەی نێو بانکەکەی جەلەولای دزیوە، بەڕێوەبەری پێشووی بانکی جەلەولا بڕیاری دە ساڵ زیندانیکردنی بۆ دەرکرا. هاوکارمان ئەحمەد حەمید دیدارێکی لەگەڵ ئەو بەرپرسە ساز کردووە و وردەکاریی بابەتەکە لە میانەی ئەو دیدارەدا دەخاتە ڕوو. فەرموون گوێبیستی دیدارەکە بن. ئەوە بپرسم جەنابت لەسەر چی دادگایی کرای و حکومەکەت چەندێکە و بۆچی بووە ینی هۆکارەکەی چییە قسەی تۆ چیە لەم بارەوە وەڵڵاهی قسەم لەم بارەوە من ڕەت یەکەمەوە چونکە ئەم ئەم شتە ئەم کۆنە ئین پارە ئین پارە بە مانگی پێنج دوو هەزار و پازدە دەرچوو ئەم حوکمە ئەم حوکم غیابیە ئەو ئەم ئەم شتەیشە ڕەت یەکەمەوە چونکە ئەم پارەیە بڕە پارەیە لە دوو هەزار و شەش و دوو هەزار و حەفت دوازدە هەشت دوو هەزار و نۆ بڕێ موەزەف بوون یەکەمیان ناوی برایم مستەفا سەبعە ناوەکان دەنووسی کە خۆت پێ خۆتە. نا نا کێشەمان نابێ بەڵام من ئەم دەنگەکەمان ڕیکۆردە پێویست ناکە بە ناوەکانیش بەڵام هۆکاری ئەوەی کە بۆچی سزا دراوی. ئەم ئەم زەلامێرە کەوا تەقاعد هین تەقاعد خانەشین یانی سەرکومەک ناهات قایمە نەهات ئەمانە دەستیان کرد بە دزی ئەو شتانە ئەو شتانەیە کەوا من گرتم لەسەریان وە وابزانم حەفت هەشت مۆزە نۆ مۆزە بوون ناویان دامە مفەتش عام وزارە مالیە ورقابە لەوێ لە دوو هەزار و دوازدە ئەمان لە دوو هەزار و نۆزدە ڕۆن لەوێ وتیان ئەم ئەم ئیشانە ئیشی مدیر کردیەتی من ئاگام لەم مەوزوعە نیە دوای ئەوە لە دوو هەزار و پازدە ئەم بڕیارە دەرچوو من ڕەتم کردەوە وتم ئەم مۆزەڤانە ئەم ئیشانە خۆیان کردوە بەڵگەم لەسەریانە ئیشی بە بە دەلیل و بە قەرین مستەنەدات و بە ئەو شتانە بیشی کا من ئەو قەرارە چۆن دەکەمەوە چونکە تاوانباری ئەو مۆزەفانە ئەکەم کەوا ئیستا حالیەن لە نەزاهەن حەوت مۆزەفن لە نەزاهەن ناوی نەزاهەیە و لە جنایەتن بە ئەم حوکمە کەوا بڕیار لەسەر من دا حوکمی باتڵە و ڕەدی ئەکەمەوە چونکە ئەم حوکمە باتڵە چونکە من حازر نوومە و تەحقیقیش لەگەڵ ما نەکریایە و من چ کاتی وەزیر مالیەم کردویە کاتی خۆی ئیسەیش لە تەحقیق ئایە و تەمیزم کردوە لە بیست و دوو ی دوانزەی دوو هەزار و شازدە بڕایەگە دەرچویسە تەمیزم کردوە ئیشاڵا و یەکێکی لەوانەیە کەوا ناوی ستار فلەی حەسەنە جێگری منە ئیسە کەوا بەلگەی وەرگرت و خۆی یەکەم دزە زۆر حازی ها و مۆزەڕانم کرد یانی مۆزەڕانم کرد کەوا خاوەنشین ئەمریێ وەی خۆن ڕادبەیێ خۆن گرت یانی حەتا تەردیدمانیش کرد وتی ئەم شتانە بەرز مەکە وتم بەرز یەکەم وە چوە زۆرم گرت لەسەر مۆزەڕەکان قیازی پانزە بیست مۆزە بوون ناوم بەرز کردەوە ئەوان ڕۆن شکاتی منیان کرد وتی ئا مودیرە خۆی کردی مودیر ئەوێ ئەو شتە بکە خۆی ناو خۆ من چۆن؟ بۆچی لە دادگا دۆسێکەت یەکلا نەکردەوە کە بەڵگەکانت لابوو؟ نا من بەڵگەکانم دا محامیم کردیە محامیم کردیە تەمیزی کردە بەڵگەکانم دای محامەکەیە و تەمیزم کردە جنایەت و ئەو شتانە غیابیە چونکە من حازر نەومە چونکە من حازر نەومە لە بۆ حازر نەوم لەسەر بیست و سێ ملیارەکە بیست و سێ ملیارەکە من بەس یانی بە هەڵە هەڵا لەسەر دەچووە گەرەکە ئەو خاوەن کلیە دوهەمەکە تاوانبار بێت نە من ئەو نەهات بۆ ئەوەی کەوا پارەکە بگوازنەوە لە لە بەنکی جۆرە بۆ بەسە بۆ بەنکی خانەقین و زەمالەیش موافەقەتی نەدا گەر ئاو کێشە لای ئاو بێ لای من نەوێ لە دکتۆ دوهەم کلیل نە دکتۆ یەکەم کلیل من تێگەی ئەنا لەسەر ئەوە کێشەیە درست بۆم کرا دە ساڵ حوکم غیابی لەسەر بیست یەکەم بۆ زیا ئەنجا ئیترێش کێشەی تەقاعد خانەنشینەکان چوار ملیار لەسەر خستیان سەر من ئەم شتە لەسەر من نییە ئەمە گشتی مۆزەفان خۆیان کردیانە بە فیڕۆ نیمەی مۆزەفەکانیش بەعسین و براکەی باوکم کە ئەم من لە دوازدە شەشی دوو هەزار و چواردە بانکەکەم تەسلیمی دەست شورتە و جێش کرد شورتە محلی عایدی بە عەبەقۆبێ و جێش عایدی بە غایە بیست و سێ ملیارەکەی تیا بوو؟ بەڵێ بیست و سێ ملیارەکەی تیا بوو شورتە و جێشەکە ئەزانن کێ فەکاتی داعش هاتە ناجۆرە لە لە یانزەی هەشتی دوو هەزار و چواردە بەنگەوەی تەقاندنەوە پارەکەی برد تێگەی یانە لە حەفتی شەشی دوو هەزار و پازدە من لیژنەیەکم هاورد لە بەغا و لە باقوبەوە بە موافەقەتی هین وەزارەت مالیە هاتینە جەولا کەشفمان کردو ئیمان کرد داعش مەسەفەکەی شکاندوە و پاک لێبردویە و هیچ کێشەی وا لەسەرەوە نیە خۆیانش حەتا تەقەیەدارەکەی لە بەغا شیعلێ داعش داعش الارهابی یان مەسارف عراقیش دزی بانکانی عراقیش دزی بۆیە ئەو کێشەی لەسەر من دروست ئەبێ من حازر نەبوم من لە ماڵ بومە جێگەی ئیجا یەعنی داوام نەکردیە بۆ ئەم کێشەی لەسەر من ئەخەن ئەڵێن وەلا مدیر بانک بیست و سێ ملیاری بردیە ئەم کێشەیە هەڵەیە و ناوێ ڕەدێ کەمەوە هەر لە یەپەکەکەم جارە من ڕەدم کردۆتەوە و لجنەم دەرکردۆوە وێنەم لایە بەڵگەم لایە بێنە من لەم شتە بەریئم. بە نسبەت من من حوکم ئەمە غیابی هەیە حوکم دەستگیرکرد حوکم غیابی حوکم غیابی یانی ئەوەی کەوا ئەگەر نەڕوا بۆ مەحکەمە قسە نەکا ئەوە ئەڵێ پێ حکم بڕ بڕۆی بۆ مەحکەمە یەکسەر ئەو حوکمە لاغ ئەوێ ڕەغم ئەوەیشە من لە بیست و پێنج ی هەشتی دوو هەزار و پازدە قەراری هات لە پەرلەمانی عێراق دەرچوو عەفو بۆ هەمووی دەرچوو تێگەیانا من عەفوەکە شەملی من کرد ئەم حوکمە لەغو بوو کچە تیا کە جنایات لە تەمیز گەڕایەتەوە بۆ ئەم شتانە بۆ ئەم چوار ملیار واز لە بیست یەکەی هاوردن هاتە ماڵی چوار ملیارەکە وەڵا بەڵێ بەڵێ وەڵا بە نسبەت من ئیدارەی خانەقی لەگەڵ من ڕاشن و من کوردم لەوەر ئەوە من کوردم کاک ئەحمەد لە وا لەسەرم هاوتا من لەسەر ئەوە کوردم بەس ئەوە لەسەر کوردم چونکە کورد نەوەم وا خۆیان نەستن لە بەغا و لە باقووە تیانا ئەم زەلامە بەریە ئەم زەلامە هیچ کێشەی لەسەر نیە بەس لەسەر ئەوە کوردە بۆ وا لێکن ڕاست و بە ڕاستی پێڵێ ئاخر پرسیارەکەی من ئەوە بوو لایەنە کوردەکان هیچ پشتیوانیەکیان لە تۆ کردووە؟ بەڵێ ها خراپ نی با خراپ نی باش خراپ نی خراپ نی باش باش. دوا قسەی تۆ لەسەر دۆسیەکە دەتەوێت دۆسیەکەت بە چ لایەکە بڕوا و چیت کردووە بۆ دۆسیەکەت؟ وەڵا من دۆسیەکەم محامیم کردیە و بەڵگەمش هەیە لەسەر مۆزەفەکان و لەسەر هەموو نەزان بەزان ئەو بە ئەو بڕیارە هەڵەیە نابی ئەو حاکمە ئەو بڕیارە دەرکا سەح من نەچوومەوە لاکن نابی ئەو حوکمە دەرکا ئەللا من حازر بووم و منش لە بازاڕی سۆران تەواوی پێداویستەکانی ڕۆژانەی وەکو خواردن و پێداویستەکانی ئافرەتان و منداڵان و تەواوی پێداویستەکانی چێشخانە بە نرخێکی زۆر هەرزان دەست دەکەوێت بە جۆرێک کەمترە لە نرخی جوملە بازاری سۆران لە ماوەیەکی نزیکدا دەکرێتەوە و دیاری تایبەتی بۆ ئەو کڕیارانە هەیە کە سەردانی بازاڕەکە دەکەن. لە بازاڕی سۆران نرخەکان بە جۆرێک هەرزان و کوالیتی شمە کان بەرزە لە هیچ شوێنێکی تری کەلار و گەرمیان بەو نرخە هەرزانتر دەست ناکەوێ. ناونیشان، بازاڕی سۆران، کەلار شەقامی ئەندازیاران نزیک بەڕێوبرایەتی گشتی پەروەردەی گەرمیان. ڕیکلامی بازرگانی. مژدەیەک لە مەلەوانگەی سپۆرت سەنتەرەوە. مەلەوانگەی سپۆرت سەنتەر لە کەلەر مژدە دەدات بە هاوڵاتیان کە نرخی بلیتی داشکاندووە. ئێستا لە مەلەوانگەی سپۆرت سەنتەر نرخی بلیت لە هزار دینارەوە داشکێنراوە بۆ پهزار دینار. ئەم ئۆفەرە لە بەرواری یەکی یەکی 2017 دەست پێ دەکات. سپۆرت سەنتەر، مەلەوانگەیەک تەریب بە پێوەرەکانی تەندروستی و پاکوخاوێنی. ناونیشان، ناو پارکی شاری یاری کەلار، بەرامبەر بە دەروازەی پەیمانگای تەکنیکی، تەنیشت ساردەمەنی و شیرینی نیعمەت. مەلەوانگەی سپۆرت سەنتەر. بەڵێ بەڕێزان بۆ تەوەری دۆمی بەرنمەکەمان دەڕۆینە سەر راپۆرتێک کورسەکەی بەرزانی باس و خواستی لایەنە سیاسەکانی لە ماوەکانی رابرردوودا بە دوای خۆی داهێناوە هەروەها بۆتە باسێکی گەرمی تۆڕە کۆمەڵایەتەکان و قسەی هاوڵاتیان مەگشتی لە ڕاپۆرتەکەی سایتی دواڕۆژدا هاتووە، لە پاش وتارەکەی لە تشرینی دووەمی ڕابردوو، جارێکی تر بابەتی جێگرتنەوەی بارزانی دێتەوە بەر باس و چاوەڕوانیش دەکرێت لایەنەکان لە کۆبوونەوەکانی داهاتوویاندا بە وردی تاوتوێ بکەن. لەو نێوەندەدا پارتی و گۆڕان دەڵێن کاندیدمان بۆ پۆستی سەرۆکی هەرێم دەبێت و ئەندامێکی مەکتەبی سیاسی یەکێتیش دەڵێت، هەر کەسێک ببێتە سەرۆکی هەرێم دەبێتە فەرماندەی گشتی هێزە چەکدارەکانی کوردستان و ئەمەش وەکو تێبینی لە یەکێتی لەبەرچاوئەگیرێ. زیاتر لە ساڵێک دوای ڕێگری لە سەرۆکی پەڕڵەمانی کوردستان و ناردنەوەی تیمی بزوتنەوەی گۆڕان لە حکومەت کە بووە هۆی پەککەوتنی پەڕڵەمان و سەرهەڵدانی قەیرانی سیاسی لە کوردستان، مەسعود بەرزانی لە بیست ی تشرینی دووەمی دوو هەزار و شانزە پەیامێکی ئاڕاستەی ڕای گشتی کرد و داوای کرد، حزبەکان بکەونە گفتوگۆ و پەڕلەمان کارا بکەنەوە و حکومەتێکی نوێ دابمەزرێنرێت و کەسێکیش بۆ سەرۆکایەتی هەرێم هەتا کاتی هەڵبژاردن دەستنیشان بکرێت. لە پاش ئەو وتارەش جارێکی تر بابەتی دیاریکردنی کەسێک بۆ پۆستی سەرۆکی هەرێم بووەتە یەکێک لە پرسە گەرمەکان و چاوەڕوان دەکرێت لەگەڵ دەستپێکردنەوەی گەڕی دووەمی کۆبوونەوەی لایەنەکان گفتوگۆی لەسەر بکرێت تا بە بڕیارێکی هاوبەش ئەو کەلێنە یاسایی و سیاسیەی هەرێم چارە بکەن. بەڵام بۆ ڕای گشتی تا ئێستا ڕوون نییە ئاخۆ لایەنەکان کاندید بۆ ئەو پۆستە پێشکەش دەکەن و ئەو کەسەی پۆستی سەرۆکی هەرێم وەردەگرێت دەبێت ڕای هەموو لایەنەکانی لەسەر بێت بە کەمە نەتەوەکان و ئێمەشەوە. بە وتەی و ئەندامەی سەرکردایەتی پارتی، پارتی وەکو خۆی پەیامەکەی بارزانی جێبەجێ دەکات. لای خۆیەوە بەرپرسێکی بزوتنەوەی گۆڕان لەبارەی بوندی کاندید بۆ سەرۆکایەتی هەرێم دەڵێت، بۆ هەر پۆستێک کاندیدمان دەبێت. رەوف عوسمان سەرۆکی جڤاتی گشتی بزوتنەوەی گۆڕان ڕایگەیاند، هەرێمی کوردستان دەوڵەتێکی ئەوەندە گەورە نییە کە بەڕێوەبردنی کارێکی ئێجگار قورس بێ. ئەگەر دامودەزگاکان بە سیستەماتیک بکرێن، ئەوا بەڕێوە دەچێت، بەڵام ئەگەر بە سیستەم نەبێت، تاک دەور دەبینێت و بۆ سەرکەوتن و بەڕێوەبردن. سەبارەت بە بوونی کاندید لای بزووتنەوەی گۆڕان، ڕەوف عوسمان وتی، بزووتنەوەی گۆڕان بزووتنەوەیەکی فراوانە و بۆ هەموو سەرۆکایەتییەکان خەڵکی شیاوی هەیە. سەعدی ئەحمەد پیرە، ئەندامی مەکتەبی سیاسی یەکێتیی نیشتمانیی کوردستان و ئەندامی وەفدی دانوستانکاری ئەو حیزبە ئاشکرای کردووە، قسە لەسەر هیچ کەسێک نەکراوە بۆ پۆستی سەرۆکی هەرێم، بەڵکو قسە لەسەر شێوازی چارەسەری پۆستی سەرۆکایەتی هەرێم کراوە. وتیشی، هەر کەسێک بێتە سەرۆکی هەرێم، دەبێتە فەرماندەی گشتی هێزە چەکدارەکانی کوردستان و ئەمەش وەکوی تێبینی لە یەکێتی لەبەرچاوئەگیرێ، بەڵام لە دانیشتنمان لەگەڵ پارتی، قسە لەسەر هیچ کەسێک نەکراوە بۆ پۆستی سەرۆکی هەرێم. لای خۆیانەوە هەردوو حزبی کۆمەڵ و یەکگرتووی ئیسلامی نیگەرانن لە چارەسەرنەکردنی کێشەی سەرۆکایەتی هەرێم و ئاماژە بەوە دەکەن، هەر کاندیدێک لە لایەن پارتی و یەکێتی پشتیوانی نەکرێت، سەرکەوتوو نابێت. لەبارەی کاندیدی لایەنەکان بۆ پۆستی سەرۆکی هەرێم، دکتۆر مەحمود عوسمان، چاودێری سیاسی دەڵێت، شوێنگرتنەوەی بارزانی تا ئێستا هەر قسە و باسە و هیچمان نەبینی لە بواری کرداری بۆ دەستنیشانکردنی کەسێک بۆ پۆستی سەرۆکی هەرێم. لەسەر سەرکەوتنی ئەو کەسەی شوێنی بارزانی دەگرێتەوە، مەحمود عوسمان پێیوایە، سەرکەوتنی کەسی دەستنیشانکراو بۆ سەرۆکایەتی هەرێم دەکەوێتە سەر خود و توانایی کەسەکە. ئەگە بەخێربێ بەخێربێ وەستا شۆر بەڕاستیان ناڕوو ناکردەوە وەسا شۆڕش کۆ کوا وەستا شۆڕش لە کوێ بۆ من نایبینی تاکە وەستا شۆڕش ژێرە نییە بە قوربان ئەها وەستا شۆڕش لەسەر خەتە لە ناو فەیسبووکە فەیسبووک هاتۆ سێری کرد. بێ بەرامبەر و بەبێ پارەی بەشداریکردن فەیسبوکەکە چالاک بکە و لەگەڵ هەمووان لە پەیوەندیدا بە بێچکە لەوەش زانست و زانیاری لە گرنگترین ماڵپەرە جیهانەکانەوە بەدەست بێنە و سات بە سات ئاگاداری دوایین هەواڵ بە لە وبسایتی www.freebasics.com بە چەند هەنگاوێکی ئاسان فەیسبوکی بێبەرامبەر بکەرەوە ئاسێسێڵ کۆمان دەکاتەوە. ڕیکلامی بازرگانی زانکۆلاین زانکۆلاین هەلێکی زێڕین پێشکەش بە فێرخوازان و خوێنکاران دەکات بەپێی ستانداردی زانکۆ شەهانەکانی وڵاتی بریتانیا بەشداری کۆرسی فێربوونی زمانی ئینگلیزی ببە توانای گوێگرتن و قسەکردن و نووسین و خوێندنەوەت بەهێز دەکات، لەم خولەدا تایبەتمەندیەکانی چاوپێکەوتن و وەرگیران لە کۆمپانیا و ڕێکخراوە جیهانیەکان فێر دەبیت و هەلی دەستکەوتنی کارت زیاتر دەبێت، توانای تێگەیشتنت بۆ فلیمە ئینگلیزیەکان و خوێندنەوە و نووسین زیاتر دەبێت، بە متمانە بەخۆبوونەوە بێ شەرم فێری قسەکردن و مناقەشە دەبیت بە زمانی ئینگلیزی. تایبەتمەندیەکانی کۆرس. ماوەی کۆرس سێ مانگ پێش دەستپێکردن ئاستی فێرخواز بە تێستێک دیاری دەکرێت. کۆرسەکە بە تازەترین و نایابترین شێوازی ڕاهێنان دەبێت بە پێی ستانداردی زانکۆ شاهانەیەکانی وڵاتی بەریتانیا. پەلە بکە لە ناونووسین ژمارەی وەرگرتنی فێرخواز دیاریکراوە. بەرواری دەستپێکردن یەکی دووی دوو هەزار و حەڤدە. ناونیشان، کەلار، گەڕەکی فەرمانبەران، تەنیشت مەڵبەندی یەکگرتوو، ژمارە موبایل، سفر حەڤ سەد و حەفتا سەد و چل و پێنج سفر پێنج نەوەت و دوو. پەیمانگای زانکۆلاین.